گەورەترین شت و بە چێژترینیش لە ژیاندا چێژی گەورەی بەخشینە تاقی بکەرەوە ئەو کاتەی کە دەبەخشی بزانە چەندە هەست بە بەختەوەریەکەی دەست پێ بکە و لە ئەمڕۆ بەبێ هیچ دوو دڵیەک ببەخشە لە بەرامبەر ئەم بەخشینەتدا بە هەندێ نەژمێردا وەردەگریتەوە. بڕوات وەها نەبێ ئەوەی دەبەخشیت هەمان شتت دەست دەکەوێتەوە، تەنها دەبێ بە بێگومانییەوە ببەخشی و لەبیری بکەی. لەم کاتەدا یاسای بەخشین و گەڕانەوە هاوکاری تۆ دەبێ لە ژیانی دنیا و دواڕۆژیشدا، بەخشین یارمەتیدەرت دەبێ. بەردەوام بە لە بەخشین تاوەکو دەبیتە دەبێتە خۆ و جار بە دوای جار دەبەخشیت و دەبەخشیت و چیتر بە نەبەخشین ئارام ناگری. گەر ببەخشیتەوە دڵنیابە لەوەی کە متمانەکردنت بە خودت لە پێشتر باڵاترەبێ، هەروەها وێنەکردنی خودیشت باشترەبێ، هەستکردنت بە ئازادی و نزیک کەوتنەوەت لە خوای گەورەش پێش دەکەوێ، دەبینی لەم کاتەدا بەدواوە دەبیتە بوونەوەرێکی گیانخوازی وەها کە خاوەنی شارەزاییکی مرۆڤانەیە، هەروەها دەگەیتە ئاستێکی باڵاش. وتراوە کات هاوتایی پارەیە، بەخشینی کات بە کەسێک ڕەنگە باشتر لە پارە ژیانی ئەو ڕزگار بکا. هەر مرۆڤێک لە شەو و ڕۆژێکدا بیست و چوار کاتژمێری هەیە یان هەزار و چوار سەد و چل خولەک. هەریەکێک لە ئێمە لە ژیانیدا توانێ هەندێک لەم کاتانەی بۆ یارمەتیدانی ئەوانی تر تەرخان بکە دەتوانی کاتی خۆت ببەخشی بۆ کەسی کە پێویستی بە گوێ لێگرتنە ئەم جۆرە ڕفتارانە لە بەخشینی پارە بەخشندە ترت پیشانەدەن زۆر جار گوێت لە کەسێک دەبێت دەڵێ زۆر سەرقاڵم کاتم نییە بیبەخشم هیوادارن شەو ڕۆژێک زیاتر بێ لە بیست و چوار کاتژمێر زۆر کەس دەڵێن من مرۆڤی کارم یان دەڵێن من پیاوی کارم بە تێگرایی بیست و چوار کاتژمێر لە شەو ڕۆژێکدا سەرقاڵم یان دەڵێ کاتم نییە و هیچی تر بکەم تەنانەت کاتم نییە بە خێزانەکەشمی ببەخشم کەسێکی تر دەڵێ ئاسانە بڵێی نەختێک لە کاتی خۆت بەوانی تر ببەخشە تۆ نازانی من چەندە بەرپرسیاریم هەیە و کارم هەیە و مناڵ و خوێندن و داواکارییەکانی ماڵ و مناڵ هەموو ڕۆژێک لە حەوتی بەیانیەوە تاوەکو نۆی شەو سەرقاڵم کەواتە کەی کاتی ئەوەم دەبێ بە کەسانی تری ببەخشم؟ هەموومان وەکو یەکین لە شەو ڕۆژێکدا بیست و چوار کاتژمێرمان هەیە بەڵام بەسەر بردنی ئەم کاتە لە یەکێکەوە بۆ یەکێکی تر جیاوازە ئەمەش پەیوەستە بە بەختەوەری و خەمگینی و دڵفراوانی و بەخشین و خۆشەویستیەوە هەر لە ئەمڕۆوە دەتوانی دەست پێ بکەی، با خوویەکت هەبێ کە لە سایەیدا بتوانی ڕۆژانە چەند خولەکێک لە کاتەکەت بۆ یارمەتیدانی ئەوانی تر دابنێی، کاتی خۆت بۆ ئەو کەسانە تەرخان بکە کە خۆشت دەوێن، بۆ خێزانەکەت و هاوڕێکانت و تەنانەت ئەو کەسانەش کە نایانناسی. دەتوانی بەهێزی خۆشەویستیەوە بە باشترین شت بگەی لە هەموو بارێکی ژیاندا ئەمڕۆ دەست پێ بکە لە هەمووان خۆش ببە خۆت و ئەوانی دەور و پشتت خۆش بوێ لێبوردە و بەخشندەبە بە پارە و بەکات و زانست و هەڵوێستت ببەخشە ئەمە نەک تەنها دەبێتە هۆی مەزن بوونت، بەڵکو یارمەتی ئەوانی تریش دەدا بۆ ئەوەی ڕێگەی ڕاستی خۆیان بدۆزنەوە. ئیدیس وارتۆن دەڵێ، دوو ڕێگا بۆ بڵاوکردنەوەی ڕاستی هەیە، یان ئەوەتا دەبیتە مۆمێک و ڕووناکی دەبەخشیتەوە، یان ئاوێنەیەک و ڕاستیەکان پەرچ دەکەیتەوە. تۆیش دەتوانی بە هەردووکیان بی. دەتوانی هێزی خۆشەویستی بۆ خۆت بەکار بهێنی. بەهۆیەوە زنجیرەیەک بافرێنی کە بەوانی ترەوە پەیوەستت بکا لە پێناو بڵاوکردنەوەی خۆشەویستی و سۆزدا، لە ئەمڕۆوە دەست بە ئەنجامدانی هەموو ئەو کارانە بکە کە بە باشی دەزانی، بە هەموو ڕێگەکان، لە هەموو شوێن و لە هەموو کاتێکدا، بەرامبەر بە هەموو کەسێک و بەپێی توانا و مەودای هێزی وزەت. لە ئەمڕۆوە دەتوانی دەست پێ بکەیت و دڵت بکەرەوە و خۆشەویستیشت فراوان بکە بۆی بتوانی بەوانی تریشی ببەخشی. ئەوانەی دەیان ناسی یان نایان ناسی و خۆشەویستیان پێ ببەخشە ئەو کاتەی ڕووناکی خۆت دەخەیتە ناو ژیانی کەسێکی ترەوە ئەوە ژیانی خۆشت ڕۆشنەکەیتەوە بەردەوام بە لە بەخشینەوەی خۆشەویستی. زیاتر لە هەموو شتێک کە مرۆڤ لە ژیانیدا پێویستی پێی بێ بەختەوەری و ئازادی و سەرکەوتن و ئاشتی ئاوەزە ئەمەش لە ڕێگەی بەخشینەوە باسانی بۆی دەستەبەر دەبێ. ئەگەر باوانی تر ببەخشین خۆشمان دەستمان دەکەوێ ئێمە بەوەوە دەوڵەمەندین کە دەیبەخشین نەک بەوەی کە هەمانە بەخشین کاری دڵە نەوەک کاری ئاوەز. هۆریزۆن سویت مارتن دەڵێ پێویستە زۆر ببەخشین بۆ ئەوەی زۆر بەرین دەست بڵاویمان لە بەخشین داهات و ئەنجامی سەخاوتمەندانەمان چنگ دەخا. ئەوەی کە خەرجی دەکەیت دەڕوا، ئەوەی کە هەڵیدەگرێت دەست کەسێکی تر دەکەوێت، ئەوەی کە دەیبەخشیت، هەتا هەتایە موڵکی تۆ دەبێ. بیریارێک دەڵێ هەرگیز ناتوانین بەراوردی ئەوە بکەین کە دەیبەخشین بەوەی کە ئەوەی وەری دەگرینەوە پندێکی چینی باویش هەیە دەڵێ ئەو دەستەی کا گوڵ پێشکەش دەکا نەختێک لە بۆنی گوڵەکەی پێوە دەلکێ. گوڵخۆشی و زوتێتی ئەوەی کە حەزی لە یارمەتیدانی ئەوانی تر و چاکەکردنە لەگەڵیاندا ئەوا ڕاژەی خۆی دەکات و چاکە لەگەڵ خۆی دەنوێنێ. سەد ساڵ پاش ئێستا گرنگ نابێت چەندە پارەت هەبووە یان لە چی شێوە خانوویەکدا ژیاوی یاخود چ جۆرە ئۆتۆمبیلێکت لێ خوڕیوە بەڵام ڕەنگە جیهان گۆڕابێ بەهۆی ئەو خۆشەویستەی کە تۆ بەخشیوتە و ئەو زانستەی کە دابەشت کردووە. وتراوە مرۆڤ بە بێ ژیری پەیکەرێکی بێ گیانە. گەورەترین و جوانترین سەروەتی مرۆڤ سەروەتی ژیرییەتی. هیچ دەوڵەمەندییەک لە عەقڵ گرنگتر نییە، هیچ هەژاریکیش لە نەزانین خراپتر نییە و هیچ میراتییەک لە ئەدەب جوانتر نییە. بەڵگەی ژیری مرۆڤ وتراوە کە کردەوەکانیەتی. ئاکار و ڕەوشتت بە پشوودرێژی بڕازێنەرەوە و هەوا و ئارەزووەکانیشت بە عەقڵ بکوژە. ژیان تەنها پاراستنی مانەوە نییە، بەڵکو زنجیرەیەکە لە ساتە خۆشی بەخشەکان. کەڵک لە جامە کریستاڵەکەت وەربگرە، باشترین بۆنەکەت بۆ ڕۆژی مەبادا هەڵمەگرە، هەر ساتێک کە ویستت بەکاری بهێنە. مەجید مەجیدی، کە یەکێکە لە ئەستێرە سینەمایەکانی ئێران، بیرەوەرییەکی خۆی ئەگێڕێتەوە کە جێگای تێڕامانە، ئەڵێ، لە یەکێک لە شەوە سارد و کڕێوەیەکانی زستاندا ڕێبوارێکم بینی خەریکی خاوێنکردنەوەی شەقامێک بوو، دوای ئەوەی ماشینەکەم پارک کرد، هات بە دڵمدا پارەیەکی پێ بدەم، سەرەتا کەمێک دوودڵ بووم و خاو بوومەوە، بەڵام هەرچۆنێک بوو زۆرم لەخۆم کرد و پارەیەکم لە گیرفانم دەرکرد و بە ڕێزەوە بۆم ڕاگرت، زۆر هەستی چاکم بۆ دروست بوو لە جیهانی فریشتەدا خۆم مەبینیەوە بەڵام سەرنجم دا زۆر بە زەحمەت ئەو کەسە توانی دەستی لە دەستکێشەکانی دەربهێنێ ئینجا پارەکەم لێ وەرگرێ جەختم لێ کرد کە بۆچی وەری ناگری وتی بێ ئەدەبیە ئەمە دەستی خودایە پارەم پێ دا خودا شاهیدە ئەو دەڵێ خودا شاهیدە ئەو شەوە نەمتوانی بخەوم خودا دوو دەستی پێ بەخشیوین تاوەکو بە یەکەمیان وەربگرین و بە دووەمیانیش ببەخشین.